شیکاری چەپکێک فەرموودە دیارترین تایبەتمەندی فەرموندەکانی پێغەمبەری سەروەرمان عليهەیهی سەڵاتی وەسەلام ئەوەیە کە لە هەر بابەتێک دوابێت گشتگیرترین پەیڤی دەربارەی ئەو بابەتە دەربڕیوە لەم ڕۆژەوە بە هەزاران نمونە دەبنە پاڵپشتی ئەم قسەیەمان بەڵام ئێمە لێرەدا هەڵوێسە لەسەر هەندێک لەو فەرموودانە دەکەین کە لە دیدی هەموو کەسێک و لە هەموو سەردەمێکدا بە جەوامع الکەلیم ناسراون. بەڵام دەبێت چەند بارە جەخت لەسەر ئەوە بکەمەوە کە تەواوی فەرموودەکانی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە چوارچێوەی ئەم واتایەدا خۆیان دەبیننەوە. فەرموون ئێوە و چەپکێک لەو فەرموودانە. چەند ترۆپکە پەیڤێک سەبارەت بە تەوحید. ئیمامی تیرمیدی لە ئیبن عباسەوە ڕەدای خی دەبێ ئەم فەرمودەیەمان بۆ دەژێڕێتەوە. کە داوایەکت هەبوو هەر لە خوا داوای بکە گەر پێویستت بە یارمەتی بوو هەر ڕوو لە دەرگای ئەو بنێ بشزانە ئەگەر تەواوی مرۆڤایەتی کۆ ببنەوە و هەوڵ بدەن سوودێکت پێ بگەیەنن ئەوا ناتوانن هیچ سوودێکت پێ بگەیەنن مەگەر ئەوە نەبێ کە خوا بۆی نووسیویت هەر بەو جۆرەش گەر تەواوی مرۆڤایەتی دنیا گەلەکۆمەت لێ بکەن و بیانەوێ زیانێکت پێ بگەیەنن ئەوا ناتوانن بچووکترین خراپەت دەرهەق ئەنجام بدەن مەگەر ئەوە نەبێ کە خوای گەورە لەسەری نووسیوی جا ئیتر قەڵەمەکان هەڵگیراون و نووسراوەکانیش وشک بوونەتەوە. جا بڕوانە چۆن لەم چەند ڕستە کورت و پوختەدا ئاڵۆزترین و سەختترین بابەتەکانی قەدەر و تەسلیمیەت جێیان کراوەتەوە و لە ڕێی سادەترین شێوازیشەوە ئەم باسە قووڵە ڕۆشن کراوەتەوە هەروەک چۆن واتای عیبادەتی تێهەڵکێشی چەمکی بزاوت و هەڵسووڕان کردووە و لەم ڕێیەشەوە واتاگەلێکی فراوانی لە یەک دوو ڕستەدا کورت کردۆتەوە. لە دنیادا وەک غەریب بژی یان وەک رێبوارێک بە، بەر لەوەش کە بمریت خۆت لە خەڵکی گۆڕستان بژمێرە. هەروەک دەبینین فەرموودەیەکی سێ رستەیی پڕواتاترین و پوختترین ئەو وتانەی لە خۆ گرتووە کە دەکرێ دەربارەی زوهد و تەقوا و پاراستنی هاوسەنگی دنیا و ئاخیرەت بوترێ. خۆ ئەگەر دەربڕینێکی لەمەش پوختتر هەبێت، بە دڵنیاییەوە ئەوەشیان هەر هی پێغەمبەری خوا دەبێ، با هیچ کەسیش گومانی لەمە نەبێ غەریبی مرۆڤ لەم دنیایەدا ڕاستیکی حاشا هەڵنەگرە مەولانا وتەنی، مرۆڤ وەک قامیشی ئەو نەیە وایە کە لە قامیشەڵان لێکراوەتەوە ئیتر لە تا و دووری لە خاوەنی ڕاستەقینەی هەردەم لە ناڵین دایە و تا پشکۆی ژینیشی گەش بێ ناڵەی ئەم جوداییە دانامرچێتەوە مرۆڤ ڕێبوارە ڕێبواریەکەیشی لە جیهانی ڕۆحەوە دەستی پێکردووە و بەسکی دایکیدا تێپەڕیوە و بەرەو دنیا ملی ڕێی گرتووە. لێرەش گڕ و گاڵی منداڵی داوێتیە دەست بەهاری گەنجی و گەنجێتیش بە بێ وەستان ڕادەستی پاییزی پیری کردووە. ئیدی پیری بە گۆڕ و گۆڕیش دەرگایەکی بەرەو بەهەشت یان دۆزەخی بە ڕوو دا واڵا کردووە. بەڵام پرسیارەکە ئەمەیە. داخۆ مرۆڤ تا چ ڕادەیەک دەرکی بەم ڕێبوارییەی کردووە؟ چونکە ئەگەر بەردەوام وەک ڕێبوارێک تەماشای خۆی بکات، ئەوا بەبێ سەرسمدان و ئاڵۆسکانە داوی جوانیە جۆراوجۆرەکانی دنیاوە، ئەو جوانیانەی کە جگە لە قوڕسکردنی هەنگاوەکانی ڕێی چ کەڵکێکی تریان نییە، ڕێ دەکات و تا دوا وێستگە بە سەلامەتی بەردەوام دەبێ. گەر مرۆڤ خۆی وەک یەکێک لە مردووانی گۆڕستان هەژمار نەکات، بە دەربڕینێکی تر، گەر حەقیقەتی، بمرن پێش ئەوەی بمرن، لە ژیان و کردەوەکانیدا بەرجەستە نەکات، ئەوا مەحاڵە بە تەواوی مانا لە فێڵ و تەڵەکەکانی شەیتان پارێزراو بێت. بەڵێ وایە. پێویستە مرۆڤ بە دیوە جیسمانی و نەفسانییەکەدا مردن بچێژێت، بۆ ئەوەی دیوە ویژدانی و ڕۆحانییەکانی زیندوو بێتەوە. جا مەگەر ئەوانەی هەموو شتێکیان بەستوەتەوە بە خواستە جەستەییەکانەوە، هەر ئەو داماوانە نین کە لە ژێر چەپۆکی تەن و لاشەیاندا ورد و خاش بوون؟ سەرەنجامی ڕاستی و درۆ ئیمامی بوخاری و مسلیم و ئەبوو داود لە عەبدوڵای کوڕی مەسعودەوە ڕزای خۆیان لێبێ ڕیواەتیان کردووە کە پێغەمبەری خواصل الله عليه وسلم فەرموویەتی ڕووی کردە ئەو ڕێیە ئیتر بەردەوام ڕاستبێژ دەبێ و بە دوای ڕاستیدا دەگەڕێ تا ئەوەی ئەو مرۆڤە لای خوای گەورە بە زۆر ڕاستگۆ تۆمار دەکرێت خۆتان بپارێزن لە درۆ چونکە درۆ مرۆڤ دەگەێنێتە خراپە و خراپەش مرۆڤ ڕاپێچی دۆزەق دەکات جا هەر ئەوەندەی مرۆڤ جارێک خۆی دایە دەست درۆ ئیتر بەردەوام درۆ دەکات تا دەرەنجام لای خوای گەورە بە کەذاب زۆر درۆزن تۆمار دەکرێت. ڕازگۆیی دروشمی پێغەمبەران و درۆش سیفاتی کافر و منافیقانە ڕازگۆیی بناغەیەکی گرنگە کە ئێستا و ئایندەی لە ئامێز گرتووە درۆژ لەکەیەکی ڕەشە بەسەر تەوێڵی ڕۆژگارەوە کەسێک نییە لەم دنیاەدا کە لە سایی درۆدا بە ئاسوودەی ژیابێ و بە بەختەوەری هەمیشەیی شاد بووبێ لەسەر شاڕێی ڕۆیشتنی بەرەو بەختەوەری ئەبەدی درێژبوونەوەی ڕاستیشدا، هەرگیز ڕێت لە سیاچارەیەکی دنیا و دواڕۆژ لە دەستچوو ناکەوێت. درۆ گرنگترین بناغەی کوفر و دیارترین نیشانەی نیفاق و ناونیشانی بانگەشەکردنی پێچەوانەی ئەو شتەیە کە خوای گەورە دەیزانێ. درۆ، بەتایبەتی لە ڕۆژگاری ئەمڕۆماندا، بە جارێک پێکهاتەی ئەخلاقی کردووەتە وێرانە، دەردێکی کۆمەڵایەتی ئەوتۆشە، بەهۆیەوە دنیا بووەتە پاسەوانی درۆزنەکان. هەر نەتەوەیەک دەرگای بەڕوودا کردبێتەوە و لە نێو خانە و ماڵیدا، لە دووکان و بازاڕیدا، لە پەرلەمان و سەربازگەیدا مافی گەڕانی سەربەستی پێدابێت، بە سەربەرزی نەگەیشتووە و ناشگات. لە بەرامبەریشدا بایەخدارترین بنەمای ئیسلامەتی و دیارترین تایبەتمەندی ئیمان و بەردی بناغەی ئەخلاقی محەممەدی و جیاکارترین پەسنی ئەنبیا و ئەولیا و تاقانە تەوەرەی پێشکەوتنی مادی و مەعنەوی تەنها و تەنها سیدق و سەر ڕاستیە. یەکێکیان سیمای فریشتان و ئەوەی تریان سیمای ئەهریمەنانە. یەکێکیان تایبەتە بە بەندە ڕێزلێگیراوەکانی خودا و ئەوی دیشیان تایبەت مەندی ڕۆحە پیسەکانە. یەکێکیان پەسنی فەخری کائینات صلی اللە علیە وسلم و ئەوی تریشیان سیفەتی دەجالەکانە. یەکێک لەو وشانەی کە لە دەقەکەدا بە شێوەی بەرابەرچێ بەکارهاتوە وشەی، بڕوە، ئەم وشەیە کە واتای گرتنەخۆی گشت جۆرەکانی خێر و چاوگی هەموو کارێکی چاکە دەگەیەنێت، وشەیەکی هێندە گشتگیر و فراوانە کە هەر لە هزری دروست، وتەی دروست و نیەتی دروستەوە بیگرە هەتاوەکو کردەوەی دروست و ژینی دروست و چەندین بابەتی دیکە دەگرێتەوە. بە کورتی، دەتوانین هەموو واتاکانی خێر و چاکەخوازی بۆ ئەم وشەیە بگێڕینەوە. لە بەرامبەریشدا فوجوور بەکارهاتووە، کە پێچەوانەی وشەی یەکەمە و لەو ڕوەوە کە لانکەی شەڕ و خراپەیە و داخراوە بەڕووی هەموو جۆرە چاکەیەکدا، بە پێڕستی هەموو بیرێکی چەوت و گوفتارێکی چەوت و ڕەفتارێکی چەوت دادەنرێت. هەر دەڵێی تۆوی دۆزەخی لە خۆیدا هەڵگرتووە. هەروەها لە دەقی فەرموودەکەدا، هەڵسەنگاندنێکی بەرابەرچێیانە بۆ هەردوو چەمکی، سدیق، و، کذاب، بەرچاو دەکەوێت. پێم وایە گەر چەمکی یەکەمیان بریتی بێت لەو مرۆڤە دروست و سەر ڕاستەی کە ڕاستبێژی و ڕاستڕەوی تیادا وەک فیترەتی دووەمی لێ هاتووە، ئەوا چەمکی دووەمیان پێناسێک دەبێت بۆ ئەو درۆزنە زۆرزان و پسپۆڕەی کە سروشتی لەگەڵ درۆدا ئاوێتە بووە. هەردوو وشەکەش بە شێوەی موبالەغە بەکار هاتوون، وەک بڵێی ئاماژەیەک بێت بۆ ئەوەی کە ئەو مرۆڤەی سەر ڕاستی کردووەتە کاڵای باڵای و دروست بیر دەکاتەوە و دروست دەدوێ و دروست هەڵسوکەوت دەکات و دروست دادەنیشێ و دروست هەڵدەستێ، ئەم ڕۆژنەبێت سبەی بێ شک دەبێتە هێمای ڕاستی و لە خوا نزیکە لە زەمین و ئاسمانەکاندا. لەولاشەوە ئەو مرۆڤەی خۆی لە لیتاوی درۆدا نوقم کردووە، بیرکردنەوەی درۆیە و قسە و گوفتاری درۆیە و لەگەڵ درۆدا هەڵدەستێ و دادەنیشێ، زوو بێت یان درەنگ، دەبێتە سیمبولی دواوێستگەی ئەم دوو ڕێگە جیاوازەش، کە تا بڵێی یەکێکیان درێژ و ئەوی تریان کورت، تا چاو بڕکات ئەمیان ڕووناک و ئەویان تەماوی، تا ئەو پەڕی سنوور یەکێکیان سەلامەت و ئەوی دیکەیان مەترسیدار، بەهەشت و دۆزەخە. لە هەر مەنزڵێک لە مەنزڵەکانی یەکێک لەم دوو ڕێگەیەدا، بزەی پاداشتێکی تاسەبزوێنی پێشوەخت و پاداشتێکی گوڵڕەنگ بە ڕووی ڕێبوارەکەیدا دەنوێنرێ، تا ئەوەی ڕێ لە بەهەشتدا دەگاتە پایان، ڕێبواری ڕێژ نیشتەجێی بەهەشت دەبێت، هەرچی ڕێگەکەی تریشە، لە پاش ئەو هەموو چەرمەسەری و ماندوێتییە، کەچی لە کۆتاییدا ڕێبوارانی فڕێ دەداتە ناو دۆڵی شوومی بەدبەختی هەمیشەییەوە. گەر بیرتان بێ ئەم فەرموودەیەمان لەو جێیەشدا باس کرد کە تایبەت بوو بە سیدقی پێغەمبەری خواوە صلی اللە علیه و سلم، بەڵام ئەو خاڵەی لێرەدا دەمانەوێت بە وردی لێی ڕابمێنین، ناوازەیی و لێهاتوویی پێغەمبەری خوایە صلی اللە علیە وسلم لە بەیانکردنی سەرەنجامی سەرڕاستی لە هەردوو دونیادا. لەلایەکی تریشەوە دیاریکردنی زیانە کەسی و کۆمەڵایەتیەکانی درمی کوشندەی درۆ لە ڕێی چەند ڕستەیەکی کورت و پوختەوە. ئەوەی بە تەنها ئەم فەرموودەیە بخوێنێتەوە بێگومان زۆر بە جوانی بۆی ڕوون دەبێتەوە کە باسکردنی ئەو هەموو بابەتە دوور و درێژ و پڕ لە وردەکاریە بەو چەند ڕستە کەم و شێوازە بێ وێنەیە بەهرەمەندیە کە تەنها پێغەمبەری خوای پێ شەرەفمەند بووە جگە لەویش بۆ هیچ کەسێکی تر نەلواوە و ناشلوێت. نوری نەمر.